ان اللە کان علیکم رقیبا قال رسول اللە صلی اللە علیه وسلم کلکم راع و کلکم مسئول عن رعیته سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانە لەخوای مێرەبان داواکارم عاقبەتمان خێر بێ و ئەمڕۆمان لە دوێنێمان باشتر بێ و سبەینێمان لە ئەمڕۆ باشتر بێ بەڕێزان بە بۆنەی نزیکبوونەوە و هاتنی مانگی پڕبەرەکەتی ڕەمەزان، وتاری ئەمڕۆم سێ داواکاری و سێ خاڵە، بە کورتی باسی دەکەم لە خزمەتتانا. سەرەتا بە چەند ئایەتێکی قورئان و فەرموودەیەکی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە پەیوەنددارن بە سێ خاڵەکەوە، والمرأة راعیە علی بیت بعلها وولده وهی مسئولە عن رعیتها بەڕێزان خاڵی یەکەمم بۆ حکوومەت و کاربەدەستانی هەرێمی کوردستانە خاڵی دووهەمم بۆ دەوڵەمەن و بازرگان و کەسە خواپێداوەکانە کە سامانیان هەیە خاڵی سێهەمم بۆ باوکان و دایکان و قوتابی و خوێندکارەکانە خاڵی یەکەم، بە بۆنەی هاتنی مانگی پیرۆزی ڕەمەزانەوە داواکارم لە بەرپرس و کاربەدەستانی ئەم هەرێمە جوامێرانە و مەردانە هەوڵ بدەن خۆشی بخەنە ناو دڵی هاوڵاتیان و ئەم هەرێمەی کەوا زیاتر لە مەرگستانە چێتاوەکو لە شوێنی ژیان ئەویش بە یەکەم خستنەوە سەرپێی پەرلەمانی کوردستان و حکوومەتی هەرێم، چونکە بەڕاستی زۆر جێگەی داخە بەم هەموو نەهامەتی و بەم هەموو دوژمنەوە دەوری داوین، ئەم هەرێمە پەرلەمانەکەی لە سووڕی متبووندا بێت و حکوومەتەکەشی بە سێ وەزارەت کەسێکی نا پسپۆڕ بەڕێوەی ببا و وەک هەرێم پیاوی تیا نەبێ و کەسی شیاو دەست نەکەوێ. گەورەترین عەیبە لە حەیاتی ئەم میللەتە ئەوەیە کەوا ئەم میللەتە چووە سەر سنووقی دەنگدان، دەنگی دا، نوێنەری بۆ خۆی هەڵبژارد و پەڕلەمانیش سەرۆک و جێگر و ئەو شتانەی دیاری کرد، بەڵام. بە شەڕی سیاسەت ئێستا حکوومەتی هەرێم ئێستا هەرێمی کوردستان بێ پەرلەمانە بێ بەرنامەیە ئەمە عیبێکی گەورەیە بۆیە داواکەم لە کاربەدەستانی ئەم هەرێمە ئەوەی خۆی بە کورد و مەرد و پیا و دڵسۆزە زانێ هەوڵ بدەن ئەم مەشروعە ئەم پەرلەمان و دەستگایە بیخەنەوە سەر کار و واز بێنن لەم ڕقەبەرایەتی و کینە دۆزیە چونکە کورد لەوەتی هەیە و هەیە هەر کوژراوی دەستی خۆ خۆری و دوژمن بە یەکترین. خاڵی دووەم داواکەم لە بەرپرسانی هەرێم بە دەرکردنی بڕیاری لێبوردن بۆو کەسانەی کە بێتاوانن یا بە گومان و مەسەلەی سیاسەت گیراون یا حوکمەکانیان تەواو بووە و بایی ئەوەیە کەوا ئیتر نەمێنەوە لە زیندان و لە ونبووان و لە دەستبەسەرگیراوانە چونکە بەڕاستی ئەو خێزانانە حاڵیان زۆر بەترەفە کە کوڕێکی خۆشەویستیان بە نوکە قەڵەم و تەقریرێ گیراوە، بە قسەیە گیراوە، ئەوان چاوەڕوانی ئەوە ئەکەن لەم مانگی لێبوردن و ڕەحمەتی خوایە ئەو هەرێمەش چاوێ بخشێنێ بەو بڕیارانە و ئەو دڵانە خۆش بکا. خاڵی سێهەمم، داواکەم لەم حکوومەتە بە پێدانی مووچەی تەواو و لابردنی بەرنامەی پاشەکەوتی مووچە، چونکە بەڕاستی بازاڕمان وەستاوە، ماڵمان وەستاوە، کارمان وەستاوە، پارەیش زۆر و زەبەنەیە هەیە، بەڵام نازانم لە کوێ دایئەنێن و چی لێکەن، بۆیە بەزەییان بە حاڵی مووچەخۆران و فەرمانبەرانی هەرێما بێتەوە، دیارە ئەگەر مووچە باش ببێ هەر مووچەخۆری سیپایی لێناکا، هەموو بازاڕ، هەموو جووتیار و کاسبکارەکان، هەموو خاوەن مەسڵەحەتێک لەم هەرێمە ئیستیفادەکا لەو مووچە کەوا وەرەگیرێ خاڵی چوارەم گەرمکردنی بازار و خۆشیخستنە ناو ماڵەکان بە پێدانی خواردنی بایعی باش و ماوە بەسەر نەچوو لە برنج و ڕۆن و شەکر و چاو و شتە پێویستیەکانی تر بەڕاستی ئەوەی بۆیان ئەهێناین و بۆیان هێناوین ئەتوانم بڵێم ژەهری وڵاتانە بەڵام لە خوا بترسن چاوێ بگێڕنەوە بەو کۆمپانیا و عەقدانەی کردووتانە برنجەکەتان شەکرەکەتان ڕۆنەکەتان ئەوەی ئەیدەن بەو میلەتە بای ئەوە نییە کەەوە ئەو غەدرە گەورە لەو میلەتە بکەن هەم داواکەم کەەوە خەمی بخورێت لە کاتی خۆیا تەوزیع بکرێت پێش ڕەمەزان و جۆرێکی باشیش بێ کەوا مایەی ئەوە بێ هەژار ئیسیفادەی لێ بکا خاڵی دووهەم داواکارم لە خاوەن ماڵ و سامان و بازرگان و خواپێداوەکان بە بۆنەی هاتنی مانگی ڕەمەزانەوە یەکەم دەستی هاوکاری و یارمەتی درێژ بکەن بۆ ئەو هەموو خێزان و مرۆڤە نەدار و هەژار و نەخۆش و ماندووە بێ ئیشە بە پارە بێت یا بە خواردن بێت یا بە جلوبەرگ و دەرمان بێ یا بە چارەسەری نەخۆشی بێ خوا پێتان ئەڵێ خەڵکێکە پارە دەیە کە کاسپی دەیە کە کۆمپانیا و بازرگانی دەیە خوا ئەفەرمێ وآتوهم من مال الذی من مال الله الذی آتاکم ئەو ماڵەی خوا داوێتی پێتان ئێوەش لەوە بەن بەوان وأنفقوا مما رزقناکم لەوەی پێمان داون بیبەخشن نامێنێتەوە نایبەی لەگەڵ خۆتا پیاوەتی و شەهامەت و خوا ڕازی کردن و دینداری لەوایە بەو ماڵ و سامانەی هەتانە دڵی هەژاران خۆش بکەن بازرگانی وا هەیە لە وەچێ لە ساڵێکا دەیان دەفتەر زەرەر بکا دەبا بە چەند دەفتەرێکیش دڵی گەڕەکەکەت خزمەکانت خێزانەکان میلەتەکەت خۆش بکەی دووهەم داواکارم زەکاتی ماڵ و سامانەکەتان بە ڕێک و پێکی و تەواوی بدەن و بیدەن بە کەسانی مستحق و ناوبراو کە خوا دیاری کردوون هەر لە ئێستاوە تاوەکو یەک دوو ڕۆژ ئەمێنێ بۆ ڕەمەزان و باقی زەکاتەکەی تریشتان لە مانگی ڕەمەزانە دەری بکەن بۆی خەڵک بتوانێ بە زەوق و بە شەوقەوە پێشوازی لەم ڕەمەزانە بکا لەم کاتەدا لەم وەزعەدا لەم بارودۆخەدا سێهەم، داواکەم لە دەوڵەمەن و سەرمایەدارەکان بە داشکاندنی کرێی دوکان و خانوو و چاوپۆشی و داشکانی هەندێک لەو قەرزەی هەتانە بەسەر قەرزارەکانتانەوە چوارەم، لەبەر خاتری خوا لە ئێوەش داواکەم خواردەمەنی و دەرمان و شتی بەسەرچوو مەهێننە هەرێم و خوا لە خۆتان مەڕەنجێنن. خاڵی سێیەم داواکارم لە باوکان و دایکان لەم وەرزی کۆتایی ساڵی خوێندنەدا یارمەتی مناڵەکانتان قوتابیەکان بدەن بارودۆخی لەباریان بۆ بسازێنن بۆ سەعیکردن بۆ خۆ ئامادەکردن بۆ تاقیکردنەوەکان دووهەم، تەلەفزیۆن و ئینتەرنێت و دانیشتن بە دیاری زنجیرە و بابەتی بێسوود و ڕووخێنەرەوە واز لێ بهێنن، ئاخر ناکرێ تۆ خۆت دانیشی بە دیاری فلیمێکەوە بە کوڕ و کچەکە و بڵێ بڕۆرە ئەو دیرسەعیەکە و بکە. بەڕاستی ئەمە زۆر نەشیاو و ناقۆڵایە و ئەبێ ئێوە خەمخۆری مناڵەکانتان بن مناڵەکانمان لەو سەرەوە سێ چوار مانگ لە خوێندنەکەیان زایە بوو لەم سەریشەوە ئەگەر فریا نەکەون ئەوا مستەقبەل و و ڕەنجیان بەزایە ئەچێ خاڵی سێیەم، میوانی و سەردان ڕابگرن و پێتان عەیب نەبێ بە خزم و دراوسێکان کە ئەیانەوێ بێن بۆ ماڵتان بڵێن داوای لێبوردنەکەم، مەجالمان نییە مناڵەکان سەعیەکەن با دوای ئیمتیحان لە خزمەتتاناین و بچوکیتانەکەین. خاڵی چوارەم، داوا لە قوتابییەکان و خوێندکارەکان ئەکەم ئێوەش خۆتان خەمی خۆتان بخۆن، بە دەستی خۆتان سەری خۆتان بخورێنن، بخوێنن. مەڵێن خوێندن کەڵکی نییە، مەڵێن خۆ دەریشتین تەعین نابین، بخوێنن، دەرچن، شەهادەکەتان بخەنە گیرفانتان، دوایی بڕۆن شوانی بکەن، دوایی بڕۆن کرێکاری بکەن، دوایی بڕۆن حەماڵی بکەن، دوایی بڕۆن گوڵەبەڕۆژە و ئاو بفرۆشن، عەیب نییە، بەڵام با خوێنەوار بی، ڕۆژێک دێت ئیستیفادە لەو شەهادەی تۆ، لەو دەرچوونەی تۆ، لەو پسپۆڕیی تۆ بکرێ، بەڵام ئەگەر لە ڕێوە وازی لێ بێنی، خۆشت زەرەرەکەی گەلەکەشت زەرەرەکەن لەوە زیاتر کاتان ناگرم لە خوای میهرەبان داواکارم بەزەیی پیامان هەبێتەوە ئەم ساڵەمان ساڵی خێر و خۆشی بێ ساڵی ئاشتاوای و لێبوردن بێ ساڵی گەرمبوونەوە و ساڵی ڕسق و ڕۆزی حەڵاڵ بێ لە خوای میهرەبان داواکارم دڵی کاربەدەستان، دڵی لایەنە سیاسیەکان کە لە بەرد ڕەقترە، بەرد ئاوی لێ دەریێ، بەڵام دڵی ئەوانە حچی لێ دەرنایە، داوایان لێکەم بە خۆیانا بچنەوە، شەرم لە خوا بکەن، لە خوا بترسن، شەرم لەو میللەتە بکەن کە ئەوانی گەورە کردووە، ئەوانی بەو پایە گەیاندووە، چەپڵەی ئەوان، دەنگی ئەوان، بژی بژی ئەوانی ئێوە گەیاندە ئەو کۆشکە عاجیانە. دە لە خوا بترسن، لەمە زیاتر ئازارمان مەدەن، لەمە زیاتر مەمانچەوسێننەوە، لەمە زیاتر ڕاڕاییمان پێ مەکەن، خۆتان و تەلەفزیۆنەکانتان دیقیان پێ کردووین. داواکەم لە ئێوەش میللەت هۆشیار بن، تۆزێک هۆش هۆشی زیاتر گەڕانەوەی زیاتر بۆ لای خوا بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خوا خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە داوات لێ یەکەم بە ناوە پیرۆزەکانت لە مردوەکانمان خۆش بی زینوەکانمان عاقبەت خێر بکەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە داوای دوعای خێریان لێ کردین شیفایان بدەی خوایە خەرزارەکان ڕزگار بکەی خوایە ئەسیر و گیراوەکان نەجات بدەی خوایە بمان پارێزی لە شەڕی شەیتان لە بەڵای ناگەهان لە فیتنەی ئاخر زەمان خوایە داوات لێ یەکەم بە ناوی پیرۆزت بە ئیسمی عەظەمت یا رب العالمین خوایە ئەم وڵاتە ئەم میلەتە و سەرجەم مسوڵمانان لە هەموو ئافات و فیتنەیەکمان پارێزی خوایە ئەوەی نیازی خراپە لەگەڵمانە خوایە لە ناوی بەی خوایە ئەوەی دڵسۆزە بەم میلەت و خاک و مسلمانان پشتیوانی بکەی خوایە بە ناوی پیرۆز ڕۆڵەکانمان پارێزی گەنجەکانمان پارێزی کوڕ و کچەکانمان بپارێزی لەو هەموو تەڵەی بۆیان دانراوە یا رب العالمین ئامین ئامین أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين آمين